اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان پەروەردگارا بەرەکەت بخە کات و تەمەن و عیبادەتمانەوە لە مانگی ڕەجەب و لە مانگی شەعبان بمان سازێنە و ئامادەمان کە و بمان گەیەنە بە مانگی ڕەمەضان لە خوای پەروەردگار داواکارم ئەمن و ئاسایش ئەمن و ئیمان لە وڵاتمانە زیاتر و زۆرتر و بەرقەرار بێت بە پشتیوانی خوای پەروەردگار لە زنجیرە وتاری خۆشەویستی نیشتیمان و ئەرکی سەرشانمان بەرامبەر بە خەڵک و خاکی خۆمان لە زنجیرە وتاری لله ثم للکرد والکردستان ئەوەی کە دەیڵێین بۆ خوایە و پاشان بۆ تەواوی کورد و هەموو کوردستانیانە لە خۆشەویستی ئەم نیشتیمانەدا جارێکی دیکەش دەڵێین من لەم ژینگە و لەم ژینگەی خاک و ئاوە چاوم بە ژین هەڵهێناوە کوردستان نیشتیمانمە و لانکەی بوون و ژیانمە گۆڕخانەی باپیرانمە خۆشەویستی چۆتە ناخ و هەناومەوە چووەتە ناو ژێکانی گەرو و پەنجە و بیلبیلەی چاومەوە دەڕوانم بۆ نیشتیمانم بۆ ڕانک و چۆغەی کوردانم بۆ وەرزێر و شەن و شوانم بۆ کاریلە و بەرخ و ڕانم، بۆ پاڵە و بۆ دەشتەوانم، بۆ جیکە و چرووکەی باخ و بەرز و نزمی ڕێگاوبانم، بۆ چواروەرزی ڕەنگاوڕەنگی کوردستانم. تابلۆی جوان و دڵهەژێنن، دیمەن دیمەن خۆ دەنوێنن. لە ناخەوە دەمدوێنن گەڵای داری خەمەکانم هێدی هێدی دەوەرێنن نیشتیمانم لە جوانیدا بێ ئەندازی بەڵام سەرکز و بێنازی ستەمێکت لێکراوە خاک و خەڵکت پەرت کراوە نازانم تۆ ماسیت سنگت دڕاوە یان مرۆڤی پەل پەل کراوی نەفرەت لەوەی لەتی کردی نەفرەت لەوەی بەش بەش و پشک پشکی کردی لەسەر نەخشە دابەش و خەت خەتی کردی بۆیە ئاوا گەل کەساس و بێ دەسبار و بێ دەمڕاس و لە یوئێن بێ دەنگ و باس و لە خۆی هەراس و دەبەنگ و کاس بەڵێ کوردستانم بەداخەوە بەداخەوە دوای نەمانی دەوڵەت و خیلافەتی ئیسلامی لەم کوردستانە گەورەیەدا کەس سەر کەس سەرکەسی نەدەپەرژا خوێنێکی بێ ئەمان ڕژا، بە هەزاران کەللەی لاوان پژا، شار و گوند خاپوور کرا، ڕۆڵە لە دایک ون کرا، خانمی لێ ئەتک کرا. کاتێ کە دوژمن بینی هەر کانی و ئاو و باخێکی، هەر دەشت و گرد و شاخێکی مەیدانی بەرخۆدانە، مەیدانی سوژدە بردن و بەردی بەرماڵی نوێژی کوردانە یان هەر جێگایەکی بینی کە شوێنی کوڕانی ئازا و بەغیرەت و مەردە بۆیە بینیمان لە مەیدانی دیاربەکر و مەهابات پەتی سێدارە هەڵدرا، ملی شێخەکەی پیران و قازی مێزەر سپی و مەلای کوردانی تێدا هەڵواسرا. بەڵێ موسڵمانانی ئازیز، لەم ساتەوەختەی کە خۆمانی تێدا دەبینینەوە، یەکێک لەو پەتا و قەیرانە گەورانەی کە هەڕەشەیە لە نیشتیمانمان هەڕەشەیە لە تەواوی هاوڵاتیانی هەرێمەکەمان هەڕەشەیە لەسەر ئایندەی خاک و خەڵکی کوردستانمان پەتا و نەخۆشیەکی زۆر ترسناکە بۆمبێکی تەوقیت کراوە تەقینەوەی ئەو بۆمبەش ئاسەوار و شوێنەواری زۆر خراپ لەسەر خەڵک و خاکی کوردستانمان بەجێ دێڵێ ئەویش پەتای بێکارییە، ئەویش پەتای دەستبەتاڵییە کە بە زمانی عەرەبی پێی دەوترێت البطالە، واتە بێکاری و دەست لە کارا نەبوون. بە پشتیوانی خوای پەروەردگار بۆ دڵسۆزیمان بۆ خەڵک و خاکی خۆمان باس لە مەترسییەکانی ئەم پەتایە دەکەین و ئەسباب و هۆکارەکانی و پاشان چارەسەریش ئاماژە پێ دەدەین. البطالە، بە مانا و واتای ڕاوەستان، بە مانا و واتای بێکاری، بێخەمی، بێپلانی، واتە، المتعطلون عن العمل، ئەوانەی کە عاتلن، دەسیان لە کارا نییە. البطالە بە مانایەکی دی یەعنی بەطەلە بە مانای ئەوە دێ یەعنی ذهب الحق یەکێک لە ماناکانی دیکەی واتە ئەسڵ کارکردنە بەڵام ناحەقێک شوێنی گرتووەتەوە و ئەم حەقەی داپۆشیوە کە بریتییە لە بێکاری کە بریتییە لە دەستەوسانی کە بریتییە لە پاڵدانەوە لە بری مشور خواردن بریتییە لەوەی کە بوون بە پاشکۆ هۆکارەکانی بێکاری یەکەم هۆکاری سیاسیە ئەوی کە لە پشتیەوەیەتی هۆکاری ئابووریە هۆکاری کۆمەڵایەتیە هۆکاری تێکچوونی ئاستی پەروەردەی کۆمەڵگایە جۆرەکانی هەموو جۆرەکانی بەتالە و بەتالی لە هەرێمی کوردستانی ئێمەدا بوونی هەیە. بۆ؟ چونکە هەرێمێک یەک پارچە بێ پلان و بێ بەرنامە و بێ نەخشە ڕێگای کارکردن، بۆیە دەبینین سەو ئەوەنە پەرلەمانتار ون بووە کەس نازانێ لە کوێن، ماون، بێکارن. لەشکرێک لەم هەرێمەدا بۆ بە لەشکری پەرلەمانتارستان و وەزیرستان و بەڕێوەبەرستان، نە دەنگیان، نە رەنگیان، نە خامەیان، نە کاریان، نە بەرهەمیان، ئیتر لەوێوە بیگرە تا دێیتە خوارەوە، ئاستی زانکۆ، ئاستی بازاڕ، ئاستی موەزەفین، ئەوەشی لە کاردایە زۆر جار هەر بێکارە، یان حەقی کاری خۆی نادات، بەڵێ خۆشەویستانم زیانەکانی بێکاری زیاتر مەبەستمە ئاماژە پێبەم ئەویش لە کۆمەڵێک ڕووەوە زیانەکانی لە ڕووی سیاسیەوە لە ڕووی کۆمەڵایەتیەوە لە ڕووی تەندروستیەوە لە ڕووی کۆمەڵایەتیەوە لە ڕووی تێکچوونی باری دەروونەوە لەم ڕوانەوە بەڕاستی پێویستە ئاگادار بین ئەم پەتایە چەندێک کوشندەیە داڕمانی توانای مرۆڤە باوەڕبەخۆ نەبوونە، پاشکۆبوونە، بەتایبەتی هەموو کۆمەڵگا و لە ناو کۆمەڵگاشدا زیندووترین و هەستیارترین چین و توێژ کە بڕبڕەی کۆمەڵگان کە بریتین لە گەنجان ئەوان تووشی ئەم کارەساتە گەورەیە دەبن کە بڕوایان بە خۆیان نامێنێ. دەبینین لە ڕووی کۆمەڵایەتییەوە شەڕ و کوشتن، تەڵاق و لێکجیابوونەوە، ڕق و کینە، خەمۆکی، دابڕان، هەموو ئەمانە ئاسەوار و شوێنەواری کارەساتی البەتالەن. لە ڕووی لادانی ئەخلاقییەوە، دەبینین ئەو کەسانەی کە لە ڕووی بێکاریدا ڕاوەستاون و دەستەوسانن بە تایبەتی سەر دەکەنە چی؟ جگەرە، نێرگەلە، تلیاک، حەشیش، کوشتن، دزی، چەندین کارەساتی دیکە و تاوانی دیکە لە وڵاتا بەرهەم دێ بۆ چونکە لە ئەنجامی ئەوەی کە خەڵکی دەسی مەشغوڵ نەبوو بیری مەشغوڵ نەبوو دەمی مەشغوڵ نەبوو ئەو کاتە ژیانی یەک پارچە دەبێ بە فەوزا و بە خراپەکاری فشارە دەروونیەکان زۆر خراپن تەنانەت لە ڕووی ئەخلاقیەوە دیاردەی ناشرینی قێزەونی زۆر ترسناکی نێربازی لادانێکی زۆر گەورە کارەساتێکی زۆر گەورە تاوانێک کە خوای پەروەردگار خراپترین سزای دنیا و قیامەتی بۆ داناون دەبینین بانگەشەی بۆ دەکرێت تاوانکردن، لادان، توندوتیژی، کۆچکردن، سەری خۆهەڵگرتن، خاک و نیشتیمانی خۆبەجێهێشتن، پشتکردنە زانست و زانیاری، پاشەکشێ لە بواری زانست و زانیاریدا، هەموو ئەمانەش دەبینین زیانەکانی بەتالین کە ڕوو لە کۆمەڵگا دەکات. باشە عیلاج و چارەسەر چیە بۆ ئەم تاوان و لادانە کە ڕوو لە کۆمەڵگا دەکات؟ چارەسەرەکان بریتیە لەوەی کە ئێمە بچینە خزمەتی قورئان و بچینە خزمەتی سوننەت خۆشەویستانم خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا لە کوێدا دەفەرمی یا ئەیها الذین آمنو یەکسەر بە دوایدا دەفەرمێ اعملو عمل بکەن کار بکەن خۆشەویستانم ئومەتی رسول الله ئێمە ئومەتێکین 124 هەزار پێغەمبەرمان هەیە ئەم پێغەمبەرە بەڕێزانە یەک پێغەمبەر نییە وەک ئازیز دەفەرمێ ما من نبی الا وقد رعى الغنم هیچ پێغەمبەرێک نییە ئللا شوانی کردووە وتیان وأنت یا رسول الله قال نعم تۆش ئەی پێغەمبەری ئازیز فەرمووی بەڵێ من شوانیم کردووە بۆیە خۆشەویستانم ئێمە ئوممەتی پێغەمبەرانێکین کە دەبینین پێغەمبەری ئازیزی وامان هەیە کە نەجار بووە پێغەمبەری ئازیزمان هەیە وەکو داود کە حەداد بووە ئێمە ئومەتێکین خاوەنی کەڵە پیاوانێکین کە ئەوانەی عەشەڕەی مبەشەرەن خەڵکی بازرگان و خەڵکی بازار و خەڵکی کارکردوو بوون نەک خەڵکی تەممەڵ و تەوەزەل کات بەفیڕۆ نادەین، ڕۆژگار بەڕێ ناکەین، بەرنامە و پلانمان هەیە بۆ ڕێکخستنی کاتەکانی ژیانمان. ئێمە ئوممەتێکین کە ئیمامی شافیعی لە تەفسیری ئەو ئایەتەدا دەفەرموێ، وانصب فإن لذیذ العیش ذو النصب لەززەتی ژیانت دەوێ، دە ماندوو بە، دامەنیشە، بە بەرنامە بخۆ، بە بەرنامە بخەوە، هەموو کاتەکانی خۆت ڕێکخە. هەر شافیعی دەفەرموێ، ئەمن سەرنجم داوە ئایا دەزانن کەی ئاو بۆگەن دەبێ ئەو کاتەی ڕابوەستێ ئایا دەزانن کە خۆر ڕاوەستا یا لێتان دیار نەما یان ئەرکی خۆی جێبەجێ نەکرد دەبێ نوێژ بکەن خۆر مانگ شەو و ڕۆژ ئەمانە گۆڕانکاری بەسەرا بێ ئەزانن بۆ چونکە وەستان یەعنی مردن نوێژ لەسەر کێ دەکەین ئێمە کەسێک مردبێ جوڵەی نەمابێ بۆیە بەڕاستی ئێمە ئومەتێکین کە گەورە زانایەکمان هەیە قەولێکی زۆر جوانی هەیە ئاگاداری ئومەت دەکاتەوە و پێمان دەفەرموێ ئەفەرمێ هەر کاتێک خیر الکسب کسب ید العامل باشترین کەسابەت کەسابەتی دەستی خۆتانە بۆیە لە ئازیز دەفەرموێ ان اطیب ما اکلتم ما کەسبتم لەوە حەڵاڵتر و پاکتر و خۆشتر نییە کە کەسبی دەسی خۆتان بێ بەڵێ خۆشەویستانم ئێمە زانایانی ئێمە ناوەکانیان دەبینین هێما و ئاماژەن بۆ کارکردن نەک بۆ بەتالە ئیمامێکمان هەیە بە ناوی بەزاز بە واتە قوماش فرۆش ئیمامێکمان هەیە بە ناوی جەساس گەچ فرۆش ئیمامێکمان هەیە بە ناوی زەجاج شوشە فرۆش خەتات خەیات هەموو ئەمانە پێمان دەڵێ کەواتە تۆ دەبێ لە کاردابی بەڵێ خۆشەویستانم ئێمە لە هەرێمی کوردستاندا ڕێژەی بێکاری لە ئاستێکی مەترسیداردایە بەداخەوە خەڵکمان نییە هێزی کارمان نییە گەنجمان نییە ئاومان نییە معقولە شارە سوور برسی بێ معقولە کەرکوک برسی بێ و سەرمای بێ ئایا دەزانن گەنجانی مسلمان بە تایبەتی هاوڵاتیانی هەرێمی کوردستان ئەگە سەرنجێک بین ئەم بەتاڵەی کە لە هەرێمی کوردستانی ئێمەدایە ئایا ئایا تاوانی ئیسلام و تاوانی مسوڵمانانە؟ ئایا خوای پەروەردگار خاکی پێ نەبەخشیوین، کاتی پێ نەبەخشیوین، ئاوی پێ نەبەخشیوین؟ ئایا دەزانن هەرێمی کوردستانمان لە ڕووی نەوتەوە سەد ملیۆن نەوتی خەزنکراوی هەیە؟ ئایا دەزانن لە ئاست و لە ڕیزبەندی و لە پلەبەندی ئەوانەی کە نەوتیان هەیە هەشتەمین وڵاتە؟ ئایا دەزانن خەڵکی کوردستان لە چەندین وڵاتی وەکو بەریتانیا و بەرازیل زۆرترە؟ ئایا دەزانن خاکی کوردستان نەک جارێ دە جار لە خاکی سویسرا زیاترە؟ ئەی بۆ باسی سویسرا دەکرێ باسی پێشکەوتن و باسی بازرگانی و بەنمونە باسی نەستەلە و چکلێت دەکرێ هەر دەبێ باسی سویسرا بکرێ چونکە ئومەتێکی مشورخۆرن نەک مشەخۆر ئومەتێک نین تەوەزەل بن ئومەتێک نین لە خۆیانەوە بەڕاستی ژیانی خۆیان بەڕێ بکەن خۆشەویستانم زۆر گرنگە ئێمەی کۆمەڵگای کوردەواریمان ڕابچڵەکێین بە خۆماندا بێینەوە ئەوەی کە قەیرانی بەسەر هەرێمی ئێمەدا هێناوە بەڕاستی قەیرانی بێپیاوییە قەیرانی بێپلانییە نەک قەیرانی بێپارەی بێ پیاو بە مانای مرد پیاو بە مانای سەرکردەبوون پیاو بە مانای ئەوەی وەکو قازی ئامادە بێ گیانی خۆی فیداکا و میللەتەکەی سەرفرازکا پیاو بە مانای ئالزایدی ئیمارات وتی چۆن ئاسوودە دەبم هاوڵاتیانم کرێنشین بن لە وڵاتەکەمدا چونکە نیشتەجێبوون مافە منەت نییە وتی ئێستا ئاسوودەم چونکە هاوڵاتیانی وڵاتەکەم وەکو من سیارە و خانوو ماڵیان هەیە ئەمە پێی دەوترێ پیاو و مرد نەک ئەو کەسەی بەڕاستی لە خەمی خۆی دابێ و هاوڵاتیانی هەرێمەکەی برسی بێ خۆشەویستانم چارەسەر بریتیە لە خۆشویستنی کار وەکو یابانیەکان ئافرەتێک دەڵێت چل دانە ساڵە دەخوێنم بۆچی؟ ڕەنگە بە تەمامی بڵێی دکتۆرا و طب و هەندەسە دێنێ نەبەخوا دەڵێ کاری من چاییە چایی چل ساڵ دەخوێنم بۆ چایی ئافرەتێکی سویسری دەڵێ چەند ساڵە خەریکی خوێندوتە بۆ ئەوەی لە نەستەلە و چکلێ دروستکردندا ئاوا سەرکەوتویت ئەڵێ سێ دانە ساڵ بەس لە گرتنەوە و لە چۆنێتی دروستکردنی نەستەلەدا ئا لێرەدا دەمەوێ ئەوە بڵێم کلتورێک هەیە لە وڵاتی ئێمەدا کلتوری عەیبە گەنجی خۆشەویستم کارکردن لە وڵاتی خۆتا عیبادەتە خۆشویستنی خاک و نیشتیمانە عیبە ئەوەیە کار نەکەی بۆیە بەعیبی مەزانە پاڵ بە عارەبانەوە بنێ بەعیبی مەزانە دەستگێڕی بکە بەعیبی مەزانە کرێکاری بکە بەعیبی مەزانە شەقامی وڵاتی خۆت و ژینگەی وڵاتی خۆت پاک بکەرەوە بە عەیبی مەزانە هەر کارێکی حەڵاڵ و پاک هەبوو بیکە چونکە دانیشتن برای مردنە چونکە دانیشتن خۆکوشتنە چونکە دانیشتن ئایندەی وڵات وێران کردنە چونکە دانیشتن بێوەفاییە چونکە دانیشتن نابەرپرسیاریەتیە بۆیە خۆشەویستانم ئێمە دەمانەوێ خۆشەویستی خاک و نیشتیمان وامان لێ بکە ئەم زمانی خۆمانمان خۆش بوێ لە ڕیزبەندی زمانەکانی جیهانا بیست و شەش هەمین زمانە میللەتێکی چل بۆ پەنجا ملیۆن با لە خۆمان بپرسین با لۆمەی خۆمان بکەین حەفتا ساڵ پێش ئێستا قازی ئاڵایەکی بەرز کردەوە ئێستا ئێمە لەسەری یەک دەنگ نین ئێستا کورد لەسەری یەک هەڵوێست نییە کەواتە سیاسیەکانی کورد بە زمانێکی سەریح و فەسیح عەلمانیەتی کوردی وڵاتی وێران کردووە بیری لادینی، بیری عەلمانیەت وڵاتی بێکار کردووە، گەنجی تووشی بەتالە کردووە، دەیەوێ دەستی بە قەڵەمەوە نەبێ، مەکتەبی خۆش نەوێ، دەیەوێ نانی لە چەک دابێ، ئەم وڵاتە پێویستی بە قەڵەم هەیە. یابان بە چی هەستایەوە؟ یەک ڕۆژنامە لە یابان چواردە ملیۆنی لێ دەردەچێت. شانزە ڕۆژنامە پێکەوە پەنجا و هەشت ملیۆنی لێ دەرەچێت ئەگەر دابەشی بکەی بەسەر سەد و سی و دوو ملیۆن هاوڵاتی یابانیە هەموو دوو هاوڵاتیەک ڕۆژنامەیەکی بەردەکەوێت واتر چارەسەری ئەم میلەتەی ئێمە وشیاریە پەندوەرگرتنە خوێندنە خوێندنەوەیە خۆماندووکردنە دەستخستنەوە ناو لادێ و دەشت و دەر و باخ و کەژ و کێوەکانی خۆمانە بە تایبەت گەنجی ئازیزم، گەنجانی خۆشەویستی وڵاتم، ئێوە لە بەتالەدان، ئێوە لە خەمۆکیدان، ئێوە لە ڕاوەستاندان، ڕامەوەستن تکا دەکەم، ئەگەر ڕابوەستن دەمرن لە دنیا و لە قیامەتا هەر بە زیندوویی مردوون، سەرنجتان ڕادەکێشم بۆ گەنجێکی ئازیز، لە نێو فەقێ ئازیزەکاندا فەقێیەکی ئازیز ئەم هەفتەیە وەفاتی کرد سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی چ پلانێکی هەبوو بۆ ساڵی 2017 چی لە پلاندا بوو ئەو فەقێ ئازیزەیی کە تەمەنی لە 21-22 ساڵیدا بوو بەڵام لە ماوەی شەش ساڵ ژیانی لەم پارێزگایەدا بە تایبەتی بە ئیعتیکاف و بە ڕۆژووی سوننەت و بە شەو نوێژ و بە قیرائاتی قورئان و بە دەرس خوێندن و بە چۆکدادانی لە خزمەتی مامۆستایان ئەزانن وەک چی دەرکەوت ئەزانن نوێژی جەنازەکەی لە شافعی و بردنەوەی بۆ شارۆچکەی سید صادق و بینینی قەوم و کەسەکەی ئەمە چ زانایەکی گەورە وەفاتی کردووە بۆ پلانی هەبوو بەرنامەی هەبوو نەخشەی هەبوو خزمەتکاری قورئان بوو لەبەرەوە ئازیزانم گەنجانی وڵاتەکەم بە تایبەتی پێتان دەڵێم خوێندنەوە ڕزگارت دەکا لە بێکاری کارکردن ڕزگارت دەکا لە خەمۆکی و لە قەلەقی خوێندن کارکردنە بخوێنە بە خۆشەویستیەوە چۆک دابە لە خزمەتی زانستە چونکە ئەم وڵاتەی ئێمە دڵنیابن پێویستی بەوە هەیە کە هەمووان بەرگی تەمەڵی فڕێبین بەڵکو بەرگی بەرپرسیارەتی و بەڵکی بەرگی وەفاداری لەبەر بکەین هەتاوەکو بتوانین ئایندەی خەڵک و خاک و نیشتیمانی خۆمان بەبیری خۆمان بەدەستی خۆمان بنەخشێنین خوایە بۆ خاتری اسمی عظمت بۆ خاتری یەکەیەکەی ناوە پیرۆزەکانت لێت داواکارم خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خوایە ئەم نیشتیمانە ئازیزەمان یەکخەرەوە خوایە ئەم نیشتیمانە پارچە پارچە کراوەمان کۆبکەرەوە خوایە ئەم میلەتە چل ملیۆنی و زیاترەمان یا الله پیلانی دوژمنانمان پارێزە خوایە ئەوانەی خزمەتکاری ئەم خەڵک و خاکی کوردستانن مۆفەقیان کە خوایە ئەوانەی دژ بە دینمانن دژ بە خاکمانن دژ بە گەنجانن دژ بە ئەخلاقمانن دژ بە حیجابی ئافرەتانن خوایە ڕسوایان کە خوایە ئەوانەی خیانەت لەم نیشتیمانە دەکەن یا ئەڵڵا ڕسوایان کە خوایە ئەوانەی دەستی دوژمن دێنن بۆ ناو ئەم نیشتیمانە خوایە دەستیان ببڕە خوایە ئەوانەی ئەم میللەتە لەت لەت دەکەن خوایە زمان و جەرگ و دڵیان لەت لەت کە خوایە بۆ خاتری اسمی عظمت لە گوناهی من و ئەم جەمعە خۆش بە خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت بەرەکەت بخە کاتەکانمانەوە لە ڕەجەب و لە شەعبان خوایە بمانگەیەنە بە ڕەمەضان اللهم آمین